بەشی حەفدە لە کتێبی عاشق سەمای ژیانە لە پەڕە سەد پێکەنین بەلای منەوە گاڵتە و گەپ دەبێتە کۆڵەکە و بنچینەی باوەڕەکانی مرۆڤ لە داهاتوودا پێک بهێنێت ئۆشۆ، ژیان، هەموو، وەکو وتەیەکی نەستەقی کەشکەڵا نییە. ژیان دیاردەیەکی جیددی نییە، ئەگەر بە توند بیگریت بە ڕاستی لێکیس خۆت تێدەیت، پەی بردن بە ژیان تەنها لە ڕێگەی پێکهێنینەوە بێت. ئایا تاوەکو ئێستا بەوە زانیوە کە مرۆڤ تەنها گیانەوەرێکە کە پێکەنێت؟ ئەرستۆ ئەڵێت، ئینسان تەنها گیانەوەرێکی خاوەن ژیربێژییە، بەڵام ئەم وتەیە بە تەواوەتی ڕاست نییە، چونکە مێروولە و هەنگیش گیانەوەرانێکی زۆر ژیر و مەنتیقین، ئەگەر ڕاستت دەوێ بە بەراوردکردنی مرۆڤ لەگەڵ مێروولە و هەنگدا گیانەوەرێکی زۆر نامەنتقییە، کۆمپیوتەریش ئامێرێکی زۆر مەنتیقی و ژیرە، ئەگەر مرۆڤی لەگەڵدا بەراورد بکەین مرۆڤ گیانەوەرێکی نامەنتقییە، پێناسەی من بۆ ئینسان ئەوەیە کە مرۆڤ تەنها گیانەوەرێکە کە پێیەکەنێت، هەنگەکان و مێروولەکان و کۆمپیوتەرەکان هیچ کامیان پێناکەنن، تەنها مرۆڤ خاوەنی ئەم بەهرەیەیە. پێکەنین لوتکە و ڕەوەزی گەشەکردنی مرۆڤە، لە ڕێگەی پێکەنینەوە مرۆڤ لە خواوە نزیک ئەبێتەوە، چونکە تەنها بەهۆی گەورەترین خەسڵەتی مرۆڤەوەیە دەکرێ بگەینە نیهایەت و ئەنجام. پێکەنین وەکو پردێکی پەیوەندییە لە نێوانی مرۆڤ و خوداوەنددا. خوێنەری ئازیز.